بەناوی خودای بەخشندە و میهرەبان بەناوی ئەو خودایەی کانگای ڕەحمەت و سۆز و بەزەییە سوپاس و ستایش هەر شایستەی خودایە و بۆ خودایە کە خاوەن و پەروەردگاری هەموو جیهانیان و هەموو بوونەوەرە بەخشندە و دلۆڤانە کانگای ڕەحمەت و میهرەبانیە ڕەحمەتی لە دونیادا هەموو شتێکی گرتۆتەوە بەڵام لە قیامەتدا تەنها بۆ ئیماندارانە، خاوەن و سەرداری ڕۆژی پاداشت و سزایە، پادشای ڕۆژی قیامەتە کە دادپەروەری ڕەها و بێ سنووری تێدا بەرپا دەکات، خودایە تەنها هەر تۆ دەپەرستین و هەر لە تۆش داوای یارمەتی و پشتیوانی دەکەین لە کاروباری دین و دنیاماندا، بەتایبەت لەو کاروبارانەدا بە تۆ نەبێت بە کەسی دیکە لە بەندەکانت ناکرێت خودایە بەردەوام ڕێنموویمان بفەرموو بۆ ئەم ڕێبازی ڕاست و دروستی ئیسلامە بەرنامە و ڕێبازی ئەوانەیە لە ناز و نیعمەتی خۆت بەهرەوەرد کردوون نەمان خەیتە سەر ڕێبازی ئەوانەی خەشم و قینیان لێ گیراوە بەهۆی ئەوەوە دەیزانن و لایان داوە هەروەها نەمان خەیتە سەر ڕێبازی ئەوانەش کە سەرگەردان و گومڕان بەهۆی لاساری و یاخیبوون و نەزانینیانەوە.